بسم الله الرحمن الرحیم بیسەرانی خۆشەویست گوێگرانی ئازیزی دەنگی ڕووناکی لە هەر کوێیەکەن سڵاوی خۆی پەروەردگاتان لێبێت خۆشحاڵم کە لە خزمەتی ئەوەی بەڕێزا زنجیرە بەرنمەیەک دەربارەی پەرپێدانی مرۆیی بە ناونیشانی چیرۆکی سەرکەوتن یاخود ئەو چیرۆکانی کەوامان لێکات بانگەینەتە ڕایەڵەکانی سەرکەوتن مانگەێتە شڵەپۆپەی سەرکەوتن ئێمە لەم بەرنامەدا ئامانجمان ئەوەیە بتوانین وا لە گوێگرەک خۆشەویستەکانمان بکەین دۆزی خۆیان بدۆزنەوە و توانەکانی خۆیان بدۆزنەوە هەوڵی بەدەرسێنانی توانەکانی خۆیاندە لە پێناو ژیانێکی باشتدا هەروەها دیاریکردنی ئامانجەکانمان بۆ ئەوی بتوانین بگەینە چڵەپۆپەی سەرکەوتن و خۆشببختەکانی ژیان خۆشببختەکانی بەختەوەری هەروەها ڕوانینمان بۆ داهاتوو ئێمە ئەمانوێ لەم بەرنامە ئەوەندەی کە پێمان دەکرێت ڕوانینی ئیجابی و دروستمان بۆ دروست بێت پاشان پەیام کە کۆتا خاڵی ئێمەیە لە ئامانجەکانمان بۆ ئەوەی بتوانین پەیامی ئێمە بەرجەستە بکەین پامێکی واقعی و چاک دروستکەین بۆ ئەوەی بتوانین کەسێکی هاوڵاتێکی باش بین لە لە ژیانتە بابەتی ئەمڕۆمان کە دیاریمان کردووە یەکەم بابەتە ئەویش هوەری هاوڕێگرتنە هوەری هاوڕێگرتن چونکە چۆن کاریگەری دروستەکەی لەسەر خەڵکی خەڵکی تر ئێمە هەمومان ئەزانین کە مرۆڤ کائینێکی کۆمەڵایەتیە یەکێکە لەو کەسانی کە خۆی بە تەنها یەکێکە لەو مخلوقانی کە خۆی بە تەنها ناتوانێ بژی بۆیە هەمیشە پێویستی بە کێ پێویستی بە خەڵکی تر هەیە یەکەم خاڵ کە پێویستە بۆ هوەری هاوڕێگرتن یاخود ئەتەکێتی هاوڕێگرتن ئەوش ئەوەیە چییە ئێمە هەر چۆن حەز ئەەکەین قسەکەرێکی باش بین هەر چۆن حەز ئەەکەیت یەکێک بین لە خەڵتی بە باشەکان بە هەمان شێوە پێویستە کە چی بین پێویستە کە گوێگرێکی باش بین بۆ ئەو کەسی کە چییە بۆ ئەوی کەسی کە قسەمان بۆکە چونکە هەر کاتێک ئێمە بووین قسەی بەرامبەر مامڕی ئەو کاتەوە ئەک لە بەرامبەرەکەمانەکە کەسێکی چی بێ کەسێک بێ کە نەتوانێت لەسەر کرد قسەکانی خۆی یاخود خۆشەویستەکانی بەرامبەر ئێمە بەخشێت چونکە ئێمە گرنگ گرنگترینی ئامار لە بەدەستێنانی لە بەدەستێنانی دڵی دڵی خەڵیشکە ڕاستەکەی ئەمە گرتنە بەری یاخۆ بڵێن دۆزینەوەی کلیلی دڵی خەڵکە ئێمە ئەمانوێە لەم بەرنمەیە کە چیرۆکی سەرکەوتنە بتوانین بە شێوازێ لە شێوازەکان بتوانین دڵی خەڵکی بەدەست بێن بۆ ئەوی لە ژیانە کەسێکی سەرکەوتوو بین چونکە بۆ هەر کاتێک ئێمە قسەمان بە خەڵکی بڕی ئەو کاتە ئەوش شیەکە ئەوش قسە بە ئێمە بڕێ و احترامی ئێمەش وە ڕێز و خۆشەویستی ئێمەش لای بەرامبەرەکەمان چێ بێ لای بەرامبەرەکەمان کەمە بێتەوە بۆیە هەر کاتێکیش گرنگی یاخود بڵێ ئامان یاخود احترامەکەمان لە لای بەرامبەرەکەمان کەم بۆ ئەو کاتە کەمتر ئەتوانێ گوێمان لێ بگرێت و گوێ لە ئامانج و قسەکانمان بگرێت خاڵێکی ترکە پێویستە بەکاری بێنین لە ڕاکڵێ ڕاوکردنی دڵی خەڵکیە بۆ ئەوی بتوانین چاکترین هاوڕێ دەستنیشان بکەین ئەویش ئەوەیە هەڵبژاردننی چاکترین کەلیمە بە جوانترین شێوە کە بتوانین یەکسەر وەکو شەفرەی کلیلکە دەرگاکانی پێەکەینەوە وەکو قف وەکو ئەوەی کە دەرگاکە ئەەکەینەوە بەو شێوازە بە هەمان شێوە بگەڕێن بەناو قابوسەکانی مشکی خۆمانە جوانترین کەلیمە ناسکترین کەلیمە هەڵبژێنین بۆ بەرامبەرەکەمان یاخود مرادیفی ئەو کەلیمانە هەڵبژێنین بۆ ئەوەی بتوانین کلیلی دەرگای بەرامبەر بکەینەوە دڵی بەرامبەر بکەینەوە چونکە بۆ ئەگەر ئێمە بتوانین دڵی بەرامبەر بەدەست بێنین ئەوە ئەو کاتە کەسێکی باش و چاکەبین لە ژیانە. اینجا دواتر ئەمانەش مانای وانی ئێمە نەتوانین چونکە بۆ قسە قسە چاکەکانی ئێمە دەلالە لە چێکە دەلالە لە شخصێتی بەرزی ئەماکە چونکە ئێمە هەمومانەزانین ئەمانەیە شخصێتێکی چاک شخصێتێکی ئیجابی شخصێتێکی معقول لە ناو مشتماکە پێکەوە بنین بۆ ئەوی بتوانین قیادەکردنی ئەو کۆمەلگایە یاخود بڵێن سەرکردایەتیکردنی ئەو کۆمەلگایە بگرینەبەر بەرەو کوێ بەرەو ئامانجە دیاریکراوەکان کە هەمان خاڵێکی کە مهمە لەسەر ئینسان بۆ ئەوی بتوانێت دڵی هاوڕێ دڵی بەرامبەرەکەی بەدەستبێنێ ئەوش دائیمەن هەمیشە زەردەخەنە لەسەر لێوی بێت چونکە بۆ؟ هەر کاتێ ئێمە پێکەوە دانیشێن لەگەڵ هەر کەسێکە ئەگەر بێت و بزە لەسەر کەسێکی مۆن بین خۆشی لە خۆڵە خۆشی پێکەنین بزە لەسەر دەموچاومان دیار نەبێ ئەو کاتە کابرا ئێمە ناتوانین چی بکەین ناتوانین ڕێگەکان و ڕێشکەکانی دڵی چی بکەین بدۆزینەوە خاڵی کە کە پێویستە بەکاری بێنین لە ڕفقایەتی و لە دروستکردنی هاوڕیان لە گرتنی هاوڕیان لە بەدەستێنانی دڵی هاوڕەکانمانە ئەوش ئەوەیە بیرخستنەوەی ئەو شتە خۆشانەی یاخود ئەو ڕووداوە خۆشانەی لە بینی ئێمەکیە ئێمە ڕشقەکانمانە ڕووبە نەک تەرکیزمان لەسەر ئەو شتانە بێکە بنقطەی خلافوە لە بینمانە بۆیە بە هیچ شێوێک نابێ ئێمە دابنیشین پێکەوە لەگەڵ ڕفیقمانە ئێمە هاتوین دڵی بەدەست بێنین دابنیشین باسی عیبەکانی خۆمان بکەین یاخود باسی عیبەکەی ئەو بکەین ڕۆژە لە ڕۆژان کە کێشەیەکی هەبووە یاخود نقصانێکی هەبوو یا کەم و کوڕێکی هەبووە دابنیشین جارێکە بیری خینەوە چونکە بەو شێوازە زیاتر ڕق لە دڵی ئەوا دەرەکان نەک احترام و خۆشەویستی پاشان خاڵێکی کە کە زۆر مهمە بۆ ئینسان بۆ مرۆڤ کە بتوانێت دڵی بەرامبەرەکەی بەدەست بێنێ ئەویش ئەوەیە هەمیشە هاوکار بە لەگەڵ ڕفق و برادەکاندا تۆ لە قوتابخانیت لە دایرێکی لە هەر مؤسسەیەکی یاکل لە هەر ئۆرگانێکی حیزبی بێ یا حکومی بێ تۆ دەتەوێت لەگەڵ خەڵکا بژیت بۆیە دەبێت کەسایەتێکی کۆمەڵایەتی بی کەسایەتێک بی کە بتانی چی بکەی بتانی هاوکاری هەموو خەڵکیگەی لە هەر شتێکە مهم ئەوە نییە تا هەندێک لە شتەکانی ئینسان هەندێک جار ئینسان هەتا مهنە باشتر بزانێ هەتا پیشە باشتر دەزانێت هەتاوەکو شارەزایی و مەهارە و پسپۆڕی زیاتر بێ خەڵ زیاتر پێویستی بێبێ ئەمەش وا ئەک لە ئینسان زیاتر خەڵکی بکە زیاتر خەڵکێکی کۆمەڵایەتی بە پێویستی پێبێت چونکە بۆ هەمیشە ئێمە ضرورە کاتێکە ئەبین بە هاوکارێکی باش بۆ خەڵکی هاوکاری خەڵکەکەین پێویستە دوورکەینە لە حەلمان حاڵتە پێویستە دوورکەینە لە فزۆلیت پێویستە دوورکەینە لە ڕیبڵێ لە ڕوپامایی پێویستە دوورکەینە لە خۆ دەرخستنمان بە دوو شێواز یاخۆ بە دوو وەجه کە لە لای زۆربەی خەڵک هەندێک کەڵێ مەوجودە خاڵێکێک کە زۆر مهمەک بۆ ئەو کەسی کە دڵی خەڵ بەدەسێنێ ئەوێت هاوڕێ بگرێ ئەوێ چاکترین هاوڕێ دەسخا ئەوێ کەسایەتێکی معقول بێنە ناو کۆمەلگایە ئەوێ تەسی لەسەر خەڵک و بەرامبەرەکەی دروستکە ئەویش ئەوەیە دوورکایەتەوە لە سعبەت و گاڵتەوگەپی زۆر زۆر کەڵێک کەسایەتێکی وەسەڵ بیا کەسایەتی مامناوەند بێت ئێمە لە لەوانەیە ئێوە گوێگرانی خۆشەویست لەوانەیە هەمووتان لە جۆرەکانی کەسایەتی لە لە لادیا لە شارەکانە لە شوێنەکانە هەمووتان سەیری کەسایەتەکان ئەوانی کە تعاملیان لەگەڵاکەم بۆ تا دەرەکوێ هەندێکمان هەیە تووڕەیە هەندێکمان هەیە لە سەرخۆی هەندێکمان هەیە دیاردەی هەڵچوونی تیا بەرزە هەندێکمان هەیە ئۆکەڵە سە هەڵ ئاساقەت هەڵناچێ بۆیە ئەبێ هەندێ جار لەوانەیە هەندێ سوعبەت کە ئێمە ئیکەن لەگەڵ مەجسیەکە کە ئەوەی بەرامبەرەکەمان حەزی لێنەکە قرس دەکەوێت لەسەری ناچارە بێت چێ بێ ناچارە بێ ئەو ئێمەی خۆش ناوێت یاخود ناتونکە بۆ یان ئەگەر ئەوەشما هەڵبژار ئەتوانی کاتی هەڵبژێنی کە کاتێکی گونجاو بێ بۆچی بۆ خۆش بۆ گاڵتەوگەپ نەک هەموو کاتێک چونکە یانجاری وایە تۆ چتە مەجلیسێ ئەم مەجلیسە سیرەکەی باس باسی خوانەکە تەعزێ تۆ لەم حاڵەتە ئەگەر دەستکەی بە گاڵتەوگەپ شخصێت دابەزێ ینی کەسێک نی هەمیشە ئەو ئەو حاڵەتە دایمە لەبەر چاوە بێت خاڵێکی کە کە زۆر زەرور و پێشتیش باسم کرد ئەوش ئەوەیە کە چییە دوورکەینەوە لە خۆ دەرخستن بە دوو وەج چونکە ڕۆژێ لە ڕۆژان هەردێت ناکرێ من لە لای ڕفیق و برادێکم نەوەێک بم یا جۆرێک لە جۆرەکان پاڵپشتی خۆم خۆشەویستی خۆمی بە دەڕۆم بەس بڕۆم لە شوێنەکە چی بکەم لە پاشم لە باسی کەم چونکە ڕۆژێ لە ڕۆژان ئەم دەمامکەی من هەر دەرەکەوێت لە ڕۆژێ لە ڕۆژان ئەم دووەجهی من ئەم دوو ڕۆی من هەر دەرەکەوێت بۆیە هەمیشە مححاوالە بکەین بە یەک ڕوو دەکەین یەک سیفاتمان هەبێت چی لە ناو دڵمان بێ ئەوەشی لەسەر زمان ئەوەشی بێتە سەر زمانمان و چونکە بۆ هەردووکیان چ قسەکانی داخ ناوە لەگەڵ کردارەکان هەردووکیان تەواوکەر یەکن و هەردووکیان شخصێتی بنوتەوە دەرەخەن بە ئەو کەسێک کە ئێمە ئەمانەوە بێت بە ڕفیقمان خاڵێکە کە ضرورە بیزانانی ئەوش ئەوەیە دوورکەوتنەوە لە هەندێک کەلیمات کە ئێمە خۆمان بۆ ماندووکەین تەکەل بە تەکەلو دەری بڕین هەندێک تەسەڕفات بۆ نمونە ئێمە قرارە ئێوارە بۆ سەر بڕیاە ئێوارە میوانمان بێت ئەم میوانە ناکرێ ئێمە بڕێن لە بۆ ئەوی خەڵکەکە وازانانی ئێمە دەوڵەمەنین وازا ئێمە کەسایەتێکی مەسەلە بۆن منە زۆر زۆر دەوڵەمەنین و خەڵک بە گوێمانەکە بۆ شێوازی کە ئەمانوێ ناکرێ بڕێ قەزا خۆمان قەزارکەین لەوە چونکە بۆ ڕۆژە ڕۆژان هەر دەرەکە یا مەسەرەکو یعنی وەکو کابرا ئەڵێن ئەڵێ ینی هەژاری مکریانی گەڕتە ئەڵێ چوم داوای خێزان بکەم چوون بۆ لای خەزورم پێوتمەتی بڵێ ماڵێکی زۆر باش تێ بەست کە جەنابەت گەڕایتەوە هەموو کە لەپەلەکە دەمە بەخۆم بە خەڵکی خاوەنەکەی بۆیە من چۆنم بەبێ بەو شێوازە بمناسی مەحاولەکە هەمیشە کەسایەتێکی هاوسەنگ بی بەو شێوازەی اینجا دواتر خەڵکی ئابێ ئاگادار بی لەو کەلیماتانە لەو شانێک کە خۆت دەرێ بڕی بۆ خەڵکی ئەبێ کەسایەتێکی عملی بە عملی بی کە هەموو کار و کردەوەکانت ڕنگدا ڕنگدانەوەی چی بێ ئەوە بێ لە ناختا و ڕنگدانەی ئەو منهجبێک کە تۆ دەگیرتە بە چونکە ڕاستەکە ئێمە ئەمانەیە پەیامێکی دروست بگەینی بە خەڵک ئەو پەیامە ئەبێ لە ڕنگدانەوەی کردارەکانی خۆمان بێ ڕنگدانەوەی خۆشەویستیمان بۆ خەڵک بێ ڕنگدانەوەی هەموو شتانە هەمویان کیا مەوجودبی خاڵێکێکە ضرورە ئەوش ئەوەیە بە هیچ شێوەیە خۆت مەکە بە ساحەبی شتێکە هی تۆ نییە یعنی من دەوڵەمەند نیم ناکرێوا بۆ خەڵ خەڵ پیشاندەم کە دەوڵەمەنم چونکە ڕۆژ هەندێک جار لەوانەیە لە حەسەد و خەڵت حەسوودیمان پێ بە هەندێک جار لە هەندێک جار لەوانێ شەرم بکەین بڵێن کاکە ئێمە دەوڵەمەنین یا فەقیرین بەڵام ئەمانە شتێکی طببیعە لە ژیانی ئینسانە چونکە ژیان بە بەردەوامی ئەگۆڕێ ڕۆژێ دەوڵەمەنی ڕۆژێکیش فەقیری ڕۆژێ زیرەکی ڕۆژێکیش وکەڵێ ئەم بڵی عیبە و ئەوانە دێت سرم خاڵێکە کە ضرورە بۆ ئەو کەسی کە ئەوێت دڵی خەڵکی بەدەستبێنێ ئەویش ئەوەیە چیە کاتی ئەتەوێت زیارەتی خەڵکی سەردانی خەڵکەی مححاولەکە کاتی هەڵبژێری کە پێویست بێت کاتێک کە هەڵبژێری کە کاتێکی طببیعی بێ کاتێکی کاتێک بێ اینجا دواتە زۆر بەردەوام سەردانی نەفرێ بە کە ئەوەندە سەردانی دەکەی ئۆکەڵێ عاجزیکە یا مەسەلە بۆ نمونە بێزاریکەی چونکە بۆ مححاولەکە هەندێک جار بە داوت نەفری وا دێت پێنج کتێب بە دوای پێ ڕۆژەکە بۆم نایێتەوە دوای مانگیکە بۆم نایێت بای دوو مانگکە بۆم نایێتەوە دوای سێرەکەم کتێبەکانم فوتاون ئەمەم شێوەیە جارێکە حەزداکە کابرا ڕووکاتە ماڵ یاخود ئێمە لە ژیانی هاوسەرێتیمانە لەوانەیە هەمومان بەسەرمان هاات بێت جارێ مناڵەکانمان هەندێک حاڵەتی عجولیان هەیە بۆ یە کە ئەچین بۆ ماڵان ئەبێ ئاگامان لە مناڵەکانش بێت لە تەسەرفات وێنە لە قسەیان نابێت چونکە بۆ من چوون بۆ ماڵە بۆ ئەوی خۆشەویستی لە نێوان خۆم ساحبی ماڵەکە دروست کەم بۆ ئەوەی دڵی بەدەست بێنم نەک مناڵەکانمان یا مەسەر خێزان و خۆمان هەندێک قسە بکەین کە لەوانەیە ببێتە هۆی ئەحراجی ئەو نەفرە باسی کۆمەڵە حاڵەتی خۆمان بکە ئەگەر ئێمە دەوڵەمەند بین ئەوان فەقیر بن لەو حاڵەتا یعنی لە جیاتی ئەوە زیارەتەکە قازانجی هەبێ ئەبین دوایی تەسیریی هەبێ تەسیری سلبی و خراپی ناتەندروستی ئەبێ خاڵێکێک کە زۆر زەرورە کە بیزانین ئەوش ئەوەیە یعنی زۆر ئلحاح مەکە لە بەدەستێنانی ئەو حاجاتانی یاخود ئەو پێداویستیانە کە لەو ماڵە هەیە وەکوتم تۆ ئەچی بۆ ماڵە هەم حواڵە کە هەمیشە وەکەڵێ ئەوەی کە یعنی بە کەمترین وەکەڵێ ئاسایی ترین طبیعات کە ئەچی بۆ ماڵە بۆ شتێکە لەو شوێنە هەیە تێگەی هەندێک کەسمان هەیە جاری وا هەیە کە ئەچین بۆ مەوعیدەکە جاریوا سیرەکەی نیو سعات دوا کەوتۆ کە دێ دەڵی بۆچیە ئەڵە ڕێگە قەرەباڵغ یا مەسەلە بۆ نمونە هەندێ مبڕر دێنێتە چونکە خەڵقی ئەکڵێ خەڵکی خەڵقی ئازار زۆر خراپە هەموو جارە من تۆ پێ خۆی پێوەگری وای لێ دێ وامان لێ دێ کە دەجاتیا بڵین بە کابرا دووەرە پێڵێن دووەرە بەس سعات دوونی و دەست پێکەین لە هەندێک ماوەقفی ئەمە لەوانەیە لە هەموندە کۆبوونەوەکانمان لە هەندێ مەوعیدی تررا لەوانە ئەومان هەمووی بە سەر هاتبێ خاڵێکی کە کە زۆر زەرورە بۆ ئەو کەسی کە دڵی خەڵک بەدەستێنێ ئەوش ئەوێ ئەبێ زۆر یعنی کەڵێ دوورکەینەوە لە زۆر قسەکردن یاخۆ بڵێن زۆر بڵێ لە مەجلسەکانە چونکە بۆ ئەم مەجلسە تۆ ئەبینی دەکەس دانیشتوە ئەگەر سەد قسە بکەن هەرێکی دە قسەیان بەرەکەوێت ناکرێ من بۆ خۆم بە تەنها پەنجا قسە بکەم چونکە بۆ هەموو کەسێ حەقی خۆی هەیە لە قسەکردن هەموو کەسێ ڕێی هەیە هەموو قسێ بۆچوو هەموو کەسێ بۆچوونی هەیە هەموو کەسێک حەز و ئارەزوو هەیە ئێوە لەو کاتا چی بکە لەو کاتا دەری بڕە بۆیە تۆ ناکرێ بازدەی بەسەر هەمویانە حەقی هەمویان بخۆی خاڵێکی کە کە زۆر زەرورە چیتە هەر مەرسێ بۆی دڵی خەڵ بەدەستبێنی ئەبێت تەواق سیفەتی تازعەتیا مەوجود بێت ئەوس چونکە بۆ تۆ چتە مەجلسێکەوە ئەبین سەد کەس دانیشتۆ یا پ کەس دانیشی هەر کەسێکە لەوانەیە بۆکو ڕێزێک فەرمو فەرمی سەر لێ بکەن بەڵام وا باشترە بۆ تازعی تۆ بۆ شخصێتی تۆ بۆ هەموو شتێکی تۆ ڕاستە خەڵ زۆر ڕێز لێگەن بەڵام وا باشترە نەچتە سەری کەسۆ سەری خەڵکی ترەوە چونکە بۆ لە نێتی هەموو ئینسانێ خۆی بۆ خۆی شخصێتێکی هەیە هەموو ئینسانێ خۆی بۆ خۆی کۆمەڵێ حەز و ئارەزوی هەیە کۆمەڵێ لەواتێن نەبەراتی شخصی هەبێ کە لەوانی ئینسان والێ بکاتە کە حەسوودی بێ کە بەسەر لە کۆمەڵە شت ڕووی تێبکە لەبەرەوە هەمیشە مەحاولەکە دڵی خەڵک بەدەست بێنە نەک وابکەی لە خەڵ ڕقیان لەت بێت چونکە بۆ هەندێک تەسەڕفات کە لە لای من و تۆ زۆر مهمە زۆر چاکە زۆر باشە بە حسابی خۆمان سەیرەکەی تەسیری سلبی هەیە لەسەر داهاتوی خۆمان لەسەر کەسایەتیمان لەسەر هوەری هاوڕێگرتن کە ئێمە باسێکین ئێمە باسی گوێگرتنمان کرد قاعدەیەکەیە جاران لە عسکەری علی حکوومەت عێراقی ئەسکەیا هەبوویانوت ئەتەدیب سمە تدریب سمە تدیواتە ڕاهێنان ڕاهێنان دوای هەر ڕاهێنان لە ئسلوبی گوێگرتنا ئەبێ بڵین گوێگرتن دواتر گوێگرتن پاشان هە گوێگرتن چونکە بۆ خی گەورە کە ئێمە ئەگەر ببینین خی گەورە لە جیاتی عنی هەر دیاری کردو بۆ من تۆ دوو گوێی پێداوین یەک زمانی پێداوین بۆچی بۆی زیاتر ببیستین و کەمتر قسە بکەیت بۆیە ئەو کەسەشی کە قستۆ قسەی بەرامبەرەکەی هەمیشە ئەگەر سەیری سیفەتەکانی پێسەسەرم بکەن هەمیشە بەم شێوازەوە کە ئێمە باسیەکەین خاڵێکی کە کە ضرورە بیزانانی ئەوش ئەوەیە کە ئەمە وەکەڵێ ئەو شێوازە زانستیانەیە کە باسەکەین وەکە وتمان گوێگرتن دووەم کە کاتێ نەفرە قسەت بۆکە کەسێ قسەت بۆکە گوێی بدەرێ نەکبی لۆ بکەیتە چۆن ڕەدی بیتەوە تێگەی چونکە کە کاتێ بیر لەوە ئەەکەیتەوە کە چۆن ڕەدی بیتەوە چۆن دابنیشە ڕەدی بیتەوە دەستکێ بە ڕدانەوە قسەی بۆ حازرکەی چۆن قسە ڕقی بەرامەکەی لە کوێ قسەکەی غەڵەتی کردو تۆ هەر خەریکی ئەمانوی دوای سێرەکەی هەدەفەکە و پەیامەکەی کابرا ناچێ بەگوێی تۆ ئینجا دواتر مەحاوالە مەکە تا بەرامبەرەکە تا قسەکەی تەواونەبێ تۆ یەکسەر لە نیوەیاچی بکەی ڕەدی بیتەوە چونکە هەندێک قسە هەیە ئەبێت تەواو گوێی لێ بگری اینجا چی بکەی اینجا ڕەت بیتەوە اینجا دواتر قسەی خۆت بکەی ناکرێ یعنی اینجا مەحاولەکە بۆ ئەوەی دڵی بەرامبەرەکەت هیچ دەکا کاتی حتا ئەگەر قسەیەکی ڕقیشان بەرامبەر کردی کە کاتێکا بەرامبەرەکەت ئەو کەسەی کە تۆ چونکە تۆ ئیشت بەو هەیە مدەتێ بۆستە هەتاوەکو ئەو هەڵچوونەکەی نامێنە پاشان تۆ دەستکە بەچی بە ڕەتدانەوەی خۆی بەو شێوازی کە ئینجا دوات چونکە بۆ هەر بوەستیت مەحاولەکە ئەو کاتە هەموو هێزی خۆت مێشکی خۆچیە کۆکەیتەوە بۆ ڕەتدانەوەیکی طبیعی و ئاسایی کە تۆ هەڵچوونت پێوە دیارنیە لەوانەیە بەرامبەرەکەت پێوە دیار چونکە بۆ بەباشی گوێت گرتووە ئەگەر بەباشی گوێت نەگر لە نیوەی قسەکە گوێ هەر خەریک بووی چۆن ڕەدی بیتۆ چاکتری قسە هەڵبژێری چاکترین ڕەڕژێری ئەو کاتە لەوانێت لە مەبەستەکەشی درێگەشتی سوود تەفاومێکی لەبێنتانە دروست بێت خاڵێکە کە بۆ ئەتەکێتی گوێگرتن لە بەرامبەرەکەت ئەوش ئەوەیە کاتێ نەفرە قسە لێکا ڕێک بەرامبەری بۆستە چاوی بەرامبەر چاوت بۆ شێوازی کە ئەوترێ ڕوبەڕوو بۆستی باشترە نەک پشتی تەکەی نەک لای تەکەی چونکە ئەوەی کە بەرامبەری ئەوەسی بەو شێوازە کە ئەتەوێ ئەوە ئیحتیمامدان و گرنگیدانە بە تۆ خەڵکی لای ئێمە وادە وا کاتێکە لە پۆلێکە پێی ئەڵی فلانە کەس وازانە ڕقی لێتە یا لە بازارەکە کە کاتێ باسی نەفرێکەکەی خۆی هەندێک جار هەندێک ئیحتیمامدان ئەوکەڵە هەندێک گرنگی پێدان لە ئەهمیت پێدانە بەو کەسە بۆ ئێمە ناچی مەسەر کۆمەڵە کەسێ لە شوێنەکە کە ئیشمان پێکەوەنی ینی احتیکاکمان بەیەکۆنیە پێکەوە کارکردن مانیە بۆ مەسا هەندێک ڕخنەوشی لە ناگرین بەڵام ئێمە هەندێک کەس کە پێکەوەین ڕۆژانە تەعاملی لەگەڵاکەین ئیشی لەگەڵاکەین ئیشەکانمان پێکەوەیە بۆیە هەتا ئەو چاکتر بێ بۆ ئێمەش چیە بۆ ئێمەش زەرور باشتر و چاکترە اینجا دواتر کاتێک کە ئەو کەسەی کە وتمان قسەت بەرامبەرەکە بەرامبەرەکەی وەسی وای کیە بگەێنە کە تۆ گوێن لەگرتووە نەک چاو گرتوتە چاوی بەس خەیاڵە لە شوێنێکی کێ بینای حکوومەتێکی کردووە خانوێکی دروست کردووە سیارە لێ ئەخورێ لەوانەیە کەس کاسپی و کەسابەتێ دروستکە بەڵام چیتە ڕۆکەڵە جسمەکەت لێ بەڵام ڕۆحەکە لەوێ نیە دەم و چاوت زهێنە دەمو شتەکانی لەوێ نیە بۆیە مححاولە بکەن لە بینی قسەکانیا جارجارێ بڵێکی بڵێ زۆر ڕاستەکەی ئەگەر یعنی بەو شازی کە موافق بووی لەگەڵ قەزەکە اینجا دواتر مەسەلە بەو ئیحانەی کە ئەوترێک کە ئێمە من تۆ هەمومان چی لەکەین هەمومان ئەزانین بۆیە ناکرێت کابرا قسەت بۆ بکات تۆ نیو سعات قسەت بۆکات تۆ قسەیەکت دەبێت لەو بێنە بۆی بزانێت کە گوێت لەگرتووە بۆیە بزانێ ئامادەی هەموو جسمت ئامادەیە بۆچی هەموو گیان گۆکڵە کورداڵی خۆماڵی هەموو گیانمان بۆ بەچی ئازاکانی جسممان لاشەمان بۆ بەچی بۆ بە گوێچکە و گوێ لە ینی بەکارێنەناوە گویان گرتو هەتاکو کابرا لە قسەکەی بۆتەوە چونکە بۆ هەندێ جار هەندێ حاڵەتێ لە کۆمەڵە کەسە کە کاتێ هەڵیان کڵێ ئەو ئەو شتە کە لە مشکیانە لە دڵیانە لە نفسیانە کە کاتی هەڵانڕێ ئەبینی خاڵیکردنەوەیەک لە خۆیانە هەیە خاڵیکردنەوەیەک لە مشک و هەڵچوونەکانیانە هەیە دواتر کە تۆ گوێن لێگرت طبیعیە بێتەوە لەوانەیە ئامادە بۆ هەر قسەیە جە بە تایبەتی بۆ ئەو کەسانی کە داعین بە تایبەتی بۆ ئەو کەسانی کە مامۆستان بە تایبەتی بۆ ئەو کەسانی کە دکتۆری نفسین ئەبێ چی بکەن ئەبێ مححاالەکەن گوێ لە بەرامبەرەکانیان بگرن هەتاوکوچی هەتا کۆتا قسە تاوابێ بە تایبەتی یان لە بۆ هاوسەرەکان مهمە چونکە بۆ ئێمە کاتێک سیرەکەی نییە ینی هاوسەرێک لە بازار ڕۆچێتەوە بە ماڵەوە باسی درۆکە خێزانەکەی نایڵە قسەکانی تاوکە لە نیوە سێ قسەی تری بۆ دروستگە سێ پرسیاریکە بە دروستگە بۆیە نیوەی قسەکان کێشەکانی ئێمە لە لە تێنەگەشتە لە بەرامبەر یەکتری تێنەگەشتە لە ئارا و بۆچوونەکانی یەکتری بۆیە نایڵە قسەکانمان تەواو بێ اینجا دەستەکەین بەچی دەستەکەین بۆی کە ئەوکەڵێ ئەمانەوێت بیڵێ بۆیە خاڵێکی کە کە زۆر زۆر مهمە هەمیشە محاولەکە کە کاتێک قسەکەی تەواو کرد ئەو کەسی کە گوێی لەگرتویت محاولەکە بڵێت تۆ قەستت ئەوەیە مەبەستت ئەوەیە ئیشەکەت بەسەر ئەوەیە ئامانجەکەت ئەوەیە بۆی بزانێت کە بە باشی تێگەشی لە قەزەکە بە باشی بیزانی چونکە چونکە بەرامبەرەکە لە یاڵێک سەر ئەفەرمێکی ئەفەرمێ بڵێ یان نەخێت یاوی زیاتر بۆ چیەکە بۆت ڕوونەکاتەوە خاڵی کەکە زۆر مهمە بۆ ئەوی ئێمە چاکترین گوێگر دەچین و دڵی خەڵکی بەدەستبێنین ئەویش ئەوەیە تۆ بە هیچ شێوەیە قسەی بەرامبەرەکە تەفسیر مەکە دامنشە قسەی ئەو تەفسیرکە کە ئەوە ضرورەکە چونکە بۆ لەوانەیە لە شخصێتی ئەو دابەزێنی یا لەوانەیە وا دەرکەوێت کە ئەنەما کە تۆ کە ئەو ناتوانە قسەکە یا ناتوان تعبیل لە ئارا و بۆ بیر و بۆچوونەکەی بکە خاڵێکی کە ضرورە بۆمان بۆی دڵی بەرامبەرەکەمان بەدەستبێنین ئەویش ئەوەیە مەحاڵە کە خاڵی لێکچوونی نێوان تۆ قسەکەر بچی بکە بەدەست بێن یعنی نقاتی مشتەرە خاڵی کڵێ هاوبەشی نێوانتان بدۆزر ئیش لەسەر ئەوی بکە دەیەگە ئیش لەسەر ئەو حاڵەتی بکە کە ضرور هەندێک وکەڵە سیفەت کە ضرورە بۆ ئێمە بیڵین ئەوش ئەوەیە کە بیزانین بۆیە یەکێک لە خاڵەکانی تر کە زۆر مهمە هەندێک جار ئێمە کاتێک کە هەند کەسمان هەیە یاکێکمان تعبیر کەڵێ دەربڕینی هەست و سۆزەکانی خۆیەکە پێویستە وازی لێبێنین هەتاوەکو هەموو لە ناخەتی ئەوەی لە دڵیاتی دەری ببڕێ جا بۆ ئەمە نمونەیەکی نمونەیەکی نووسری بەناوبانگ سفن کۆفیە نینۆکە لە عادات سەبع باسەکە کە زۆرترین کات بڵین قوتابخانە شوێنی کەسەکان کە عقلیان کەمە شوێنی ئەو کەسانە کە تازە هێشتا تازە عقلەگنوان منش عقلم تاوە عقلم گەورە بۆوانە باوکە کەشی خۆی تووڕە ناکا دەستکا بە تووڕە بوون و قسە کە پێوتن و مەسەر کۆمەڵە حاڵەتی تر ئەڵێ کوڕەکەم کوڕە شیرینەکەم دیارە بەڕاستی تۆ ئمڕۆ زۆرمانویت دابنیشە لە شوێنی خۆتا یعنی نقطەی تەوافق لە بینی خۆی کوڕەکەی ئادۆزێتەوە خاڵی هاوبەشی لە نێوان کیا کیاخۆ دۆزەوە لە نێوان خۆی و کوڕەکەیە بۆ ئەوەی وای لێ نەکایسە تووڕە بێ بەسەریا چونکە ئێمە خۆمانەزانین هەندێ جار هەندێ هەڵەی بچووک ئینحرافاتی گەورە گەورەی لێ درستە بێت بۆیە باوکەکە یەکسەر پێڵێ ئەڵێ ڕاستەکەی کوڕەکەم بەڕاستی دیارە تۆ زۆر زۆر ماندوی زۆر زۆر بێتاقەتی ئەوژە ئەرە واللهی باوکە ئەوەندە بێتاقەتم نەبێتەوە زۆر تااقەتم زۆر عجیب ئەڵێ بەم شێوازە بەم حاڵەتە مححاولەکە باوکەکە تووڕە نەبێ بەڵام لە کۆتاییە کوڕەکەش دێتەوە تایمی خۆی دێتە حاڵەتی خۆی ئەیگرێتە باوەشەوە قسەی لەگەڵاکە باسی ئەنجامەکانی تەمەڵی ئیشوکار کۆمەڵی بەسە حاڵەتی لەوانی بە سەکا اینجا دواتر اینجا ئەوەی لە ناخی کوڕەکەیەتی ئەوش دەری بڕی بەو شوازە بەڵام هاد لە کۆتای تەمەل کۆتایی چیرۆکە ئەمەیتە ئەڵێ قەنەعەتی بە کوڕەکەی کرد بەو شێوازە جوانە قەناعەتی پێکرد بۆ ئەوەی بیباتەوە بۆ دیراسە بیباتەوە بە خوێندن و بە هەمان شێوە بتوانێ ڕێچکەکانی خوێندن بگرێتە بەر و یەکێک بێت لەو کەسانەی بتوانێ لەسەر ئاستی قوتابخانەکەی چاکترین نەتیجە و باشترین ئەنجام بەدەست بێن خاڵی خاڵێکی ترکە ضرورە ئەوش کۆمەڵە پێشنیارە بۆ ئەوی ئێمە بیزانین و تۆکو تەمرینی ژۆە بۆمان ئەوش ئەوەیە کە کاتێک کە کاتێک هەمیشە هەر ئیشەکەکەی مەحاولەکە بەرامبەر خەڵکێکی مەحاولەکەی خۆت قڕکێ خۆتقەرە شوێنی ئەو بەرامبرت هەر کاتێک کاتێک کە یەکە قسەی بۆ کردی مەحاولە بکە یعنی پێش ئەوەی کە ئەوە بێت دەستکەرە کوێ دەستکەرە گوێچکەی خۆت بۆچی بۆ ئەوی بزانە هەڵچوونی بەرامبەر چۆنە اینجا خۆت خەرە شوێنی ئەو کە کاتێکی قسەت بۆکە دەستی قسۆ خۆت قسەکەی بۆ نەفرێ دەستی خستۆ سەرگوێی بۆی گوێ لە تۆ نەگرێ ئالم کاتا بزانە هەڵچوونەکانی تۆ چۆن خاڵێکە کە هەمیشە محاوەرە بکە کە کاتێک قسە ئەەکەی ئاگاداری قسەکانت بە و ئاگاداری مراقبە و چاودێری هەموو چی بکە هەموو ئەو قسانت بکە کە ئەیکەی و خاڵی کۆتاییمان و کۆتا تێبینیمان ئەویش ئەوەیە بەڕاستی گوێگرتن ناڕەحەتە یەکێکە لەو خاڵانەی کە بۆ هەموومان ناڕەحەتە، بەڵام ئەنجامەکەی چییە؟ ئەنجامەکەی خێرە، ئینجا ئەبێتە هۆی نەهێشتنی خیلاف و جیاوازی لە نێوان من و بەرامبەرەکەمان، چونکە دڵیم بەدەستێنەوە، پاشان هەموو جیاوازەکانمان لە نێوانا نامێنێ. بیسەرانی خۆشەویستی گوێگرانی ئازیزی دەنگی ڕووناکی بەم شێوەیە حەڵقە یەکەم یاخود زنجێری یەکەمان کۆتایی پێهات لە چیرۆکی سەرکەوتن بەرنمەی چیرۆکی سەرکەوتن تا حەڵلقەیەکی تر بەخوای گەورەتان ئەسپێرم خواتان لەگەڵ